لە شەیطان و لە ئیبلیس و لە فیرعەون و لە ئەبو جەهل و لە ئەبو لەهەب خوا ظلمیان لێ ناکا ولا یظلم ربک احدا خوا دەفەرمێ بەندەکانم من زوڵم کردن و ستەمم حەرام کردووە لەسەر خۆم دەی ئێوەش زوڵم مەکەن لە یەکتری هەروەها دەفەرمێ هەر کەسێ کەسێک بە ناهەق بکوژێ وەک ئەوە وایە هەموو عالەمی کوشتبێ وە هەر کەسێک کەسێک لە مردن ڕزگار بکا وەک ئەوە وایە هەموو ئینسانیەتی لە مردن ڕزگار کردبێ لە قەولێکی ترا لە حەدیثێکە ئەسەرێکە ئەفەرمێ من ئەعان على قتر امرئ مسلم هەر کەسێک کۆمەکی کەسێ بکا بۆ ئەوەی کەسێک بکوژێ ولو بشطر کلیمە بە نیو کەلیمە بە ئیشارەتێک یاتی ئەم زەلامە کە تفەنگی بەدەسۆنیە بەڵام هانی خەڵک ئەدا خەڵک بکوژێ ئەم زەلامە دێنن لە ڕۆژی قیامەتە مەکتوبون بینە عینەیهی لە نێوان ئەو ناوچاو تەختی تەوێڵیان نووسراوە ئایس من رحمەت اللە، رەحمەتی خوا شمولی ئەمە ناکا. بڕینی دار و درەخت، تاڵانکردنی مەڕ و ماڵات، هی هەر کەسێک بێ دروست نییە. ئەوەی لە ئەنفالدا ئەوەی لە ئەنفالدا دەسی بردووە بۆ ماڵی خەڵک، ئەوە دڵنیابێ لە ڕۆژی قیامەت پێش قیامەت لە دنیایش خوا تۆڵەی لێ ئەسێنێ با هاووڵاتیش بێ شڕەخۆری و ڕاوڕوت لە کاتی شەڕیشدا حرامە و مرۆڤی مسلمان و خاوەنیژدان و عاقڵ نایکات. بەڕێزان ئەگەر لە یەکی یەکی هەموو ساڵێکەوە تا سی و یەکی دوانزەی ئەو ساڵە کە سێسە و شەست یا شەست و پێنج ڕۆژ دەکا ئێمە ڕۆژمێرێ دابنین بۆ ئەو کارەساتانەی بەسەر گەلی کووردا هاتووە بۆ ئەو نەهامەتیانە، بۆ ئەو مەرگەساتانە، بۆ ئەو قەتڵ و عامانە، دڵنیابین ساڵەکە بەش ناکا. موسیبەتەکانی ئێمە لە سێ سەد و شەست زیاترن. چونکە ڕۆژی وا هەیە زیاتر لە دە کارەساتیایە ڕووداوە. کارەساتێک کە لە مێژووە لە وێنەی نییە. لە تاریخا شتی وا نەکراوە. ناویان ناوە ئەنفال. هەشت شاڵا و هەشت حەملە و هێرشبردن بۆ سەر خەڵکی کوردستان لە بیست و سێی دووی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت هەتا شەش ی نۆ ی هەشتا و هەشت. هەشت هێرش و ئاشاوڵ کراوەتە سەر خاکی کوردستان بۆ قڕکردن و لەناوبردنی گەلێک کە لەسەر خاکی خۆی، لەسەر باخ و موڵک و زەوی خۆی، لەناو مزگەوتی خۆی دانیشتووە. ئەنفالی یەک لە بیست و سێی شوباتی هەشتا و هەشت هەتا نۆزدەی سێ بۆ سەرگەڵ و بەرگەڵ و دەستی پێکرد یەکەم جار بوو ئەوە ئەنفالی دوو بۆ ناوچەی قەراخ بازیان دەربەنی خان لە بیست و دووی سێ هەتا یەکی چوار دەسی پێکرد ئەم ئەم ژمارانە ئەنووسم گەنجەکان لەبەری بکەن بیکەن بە کورتەوتار با ئەم میلەتە لە بیری نەچێتەوە ئەنفالی سێ ناوچەکانی گەرمیان کەلار باوەنور کفری دووست سەنگاو قادرکەرم لە بیستی چوار دەستی پێکرد ئەنفالی چوار بۆ ناوچەکانی زێی بچووک، کۆیە و تەقتەق و ناوشوان و ئاغجەلەر و ئەوانە لە سێ ی پێنج هەتا هەشت ی پێنج دەستی پێکرد. ئەنفالی پێنج و شەش و حەوت ناوچەکانی شەقڵاوا و ڕەواندوز لە پانزە ی پێنج ی هەشتا و هەشت هەتا بیست و شەش ی هەشتی هەشتا و هەشت دەستی پێکرد. ئەنفالی هەشت و قۆناغی کۆتایی ناوچەکانی بادینان، ئامێدی، ئاکرێ، زاخۆ، شێخان، دهۆک لە بیست و پێنج ی هەشت هەتا شەش ی نۆ ی هەشتا و هەشت دەستی پێکرد. نووسەر و لێکۆڵەر و مێژوونووسەکان ئاماژەیان بەوە کردووە، کە سەد و هەشتا و دوو هەزار ئینسانی کورد لە پیری سەد ساڵە تا مناڵی یەک ڕۆژە لە ژن لە کوڕ و لە کچ پێچراونەتەوە و کوژراون یا ڕەوانەی سجن و زیندانە تاریکەکانی خواروی عێراق کراون و ئێستەیش بە شوێنی ئێسک و پرووسکیانە دەگەڕین. هەزار ملیۆنێر سەدان ملیارێر ینی هەزاران کەس لەم کوردستانە هەزاران نەک یەک هەزار ئێسا خاوەنی یەک ملیۆن دۆلارە. دوو هەزار، پێنج هەزار، دە هەزار خەڵک بژمێرە ژمارەیان بۆ دابنێ ئیسایەکی یەک ملیۆن، دە ملیۆن، سەد ملیۆن دۆلاریان هەیە. ئەمە پێیان ئەڵێن ملیۆنێر. سەدان ملیارێر یانی کەسێ ملیارێ دۆلاری هەبێ بە سەدانمان هەیە لەمە. لە کوردستانا لە پاش ڕاپەڕینی نەوەد و یەک هەزاران کۆشکی هەوربڕ چووە بە ئاسمانا هەزاران داڵ و نەجمە کرا بە سەرشانا هەزاران بیری نەوت لە هەوارگەی ئەنفالکراوەکاندا لێدرا نەوتی پڕ لە خوێنی کورد گەیشتە ئەو پەڕی دنیا و سنووری مەکسیک کەشتێکە خۆزان چەند هەلەوێ گیری خوار بەڵام هێشتا بەڵام هێشتا ئێسک و پرووسکی کوردە ئەنفالکراوەکان نەدۆزراوەتەوە و نەهێنراوەتەوە ئەزانن بۆچی چونکە خەڵک لە هەرێمی کوردستان توجارەتەکە کوردایەتی ناکە خۆی دەوڵەمەنەکە خەمی گەل ناخوا ئەڵێن ئەڵێن مختارێ بووە لە شوێنێکی ئەم کوردستانە خەڵکەکەی خۆشیان نەویستووە ڕازی نەبوون لێی چون عریزەیان داوە لە کۆڵیان کەنەوە وتوێتی وەڵا بیشتەقن من هەر موختاری ئێوەم ئێوە منتان خۆش گەرەک بێ خۆشتان نەگەرەک بێ من هەر کوێخای ئێوەم بەس مصیبەت ئەوەیە مصیبەت ئەوەیە ئەم گەلی کوردە وەکو ئەو ئاوایە نین کوێخالارەکانیان خۆش گەرەکە سوێن بەسەریانە خۆن مناڵەکانیان بە ناویانەوە ناوەنێن ئەچن بەگژ باوک و برا و دینا لەسەر ئەوان ئەمە موسیبەتە ئەگینا گەر ئێمە دەسەڵاتمان نەبوایە وەکو خەڵکی ئەو ئاواییە بمانتایە بە کوێخا تۆمان ناوێ ئەو بیوتای وەڵا من هەر ئێوەم ئەوێ ئەمە بۆ قیامەتمان باش بوو بەس مصیبەت ئەوەیە میلەت ڕازیە میلەت هێشتا فرمێسکی دایکی ڕەشپۆش و جگەر سووتا وشک نەبووەتەوە دەیان شەڕی گڵاوی براکوژی لەسەر کورسی و کولێرە لەسەر پۆست و پارە لەم مشتە خاکەدا بەرپا کرا بەڵام کاربەدەست و شۆرشگێڕانی هەرێم لە بیری کارەساتی جەرگبڕی ئەنفال و کیمیابارانی هەڵەبجە و کۆڕەوی ملیۆنیدا نین و نەبوون و نابن. بەڵام بەداخەوە گەل کارەساتی لەبیر چوویەوە و لەبەر گرانی و نەبوونی و دێوەزمەی شەڕ و بڕینی موچە و نەبوونی نەوت و کارەبا و زۆری نەخۆشی و دەرمانی خراپ و ماوە بەسەرچوو خەریکە کیمیاباران و ئەنفال و کۆڕەومان لەبیر ئەچێتەوە. ناکرێ و نابێ ئەم مێژووە پڕ لە گرتن و کوشتن و سووتان و تێکدان و ڕاگواستن و زیندە بەچاڵکردن و کیمیاباران و سوکایەتی بە شەرەف و کوێرکردنەوەی کانیا و بڕینی باخات و ڕوخاندنی مزگەوت و سووتاندنی کتێب و قورئان و چۆڵکردنی زیاتر لە چوار هەزار گوند و ئاوایی دەربەدەربوونی زیاتر لە دوو ملیۆن مرۆڤ ناکرێ لە بیر بچێتەوە. ئەم نەتەوەی کوردە دەبێ لە بیری دروستکردنی دەوڵەتی دەوڵەت و سربەخۆی و بە خاوەنی ئاڵابووندا بێت لە نەتەوەیە گرتووەکان. ڕۆڵەکانی گەلی کورد فێری زۆر شتی خراپ و نەشیا و قیزەون کران. لەم هەرێمەدا، بەڵام فێری نووسینەوەی مێژوو و کارەساتەکان، دروستکردنی مۆزەخانەیەک، کۆکردنەوەی پاشماوەی ئەنفالکراوەکان و کیمیابارانەکان نەکراین. مناڵێکی جوولەکە کە دە ساڵ تەمەنی بێ پرسیاری لێ بکەی بڵێ چ ڕووداوێ لە ژیانی جوولەکە قورسە ئەڵێ هۆڵۆکۆست ئەوەنە ملیۆن جوولەکە لە تەنورا سووتێنران بە دەستی نازیەکان و هیتلەر لە پۆڵندا لەبەرێتی بەس ئەوانش کە لە ناو ئەنفال و کیمیا بارانە بوون زۆربەی زۆریان لە بیر چوەتەوە ئەم قسانەی من برین کولاندنەوە نین تازیە تازەکردنەوە نییە بەڵکو ئەم قسانە پاڵنەرن بۆ باوەڕ بە خۆبوون و پێکەوە بەستنی دوێنێ و ئەمڕۆ سبینێ بە یەکەوە هەوڵدانە بۆ نووسینەوەی مێژووی کورد بەدەستی شایەت حاڵەکان و کەسە بەشداربووەکان لە ڕۆژە تاڵەکانا دەسمایەیەکە بۆ سبەینێ لە کاتی بەدەوڵەتبوونی کورددا شارەزاکردنی نەوەکانی ئەم سەردەمەیە بە باو باپیرانیان و کەس و کارستەم لێکراوەکانیان بیرهێنانەوەی دۆستان و دژمنانی گەلە بە ڕۆڵەکانی لەم ڕۆژە سەخت لەم کاتەدا کە لە ڕۆژە سەختەکانا کێ دۆستی بووە و کێ دوژمنت بووە، بە ئومێدی ئایندەیەکی خۆش و شادبوونەوەی ونکراوەکان و بەندکراوەکان بە کەسوکاریان، بە ئومێدی هۆشیاربوونەوەی کاربەدەستانی کورد و ئاوڕدانەوەیەکی وەفا بۆ کەسوکاری ئەنفالکراوەکان و کیمیابارانکراوەکان. بەڕێزان فەیلەقی یەک و فەیلەقی پێنج لە کەرکوک و لە هەولێر، بە یارمەتی سوپای گاردی جمهوری و جاش و جیش و ئەمن و ئیسیغبارات و هەموو ئەو خەڵکانە هجوومیان هێنا بۆ کوردستان ئەو کەسەشکەوە خەریتەکەی دانا ناوی نا ئەنفال زۆر جار ئەمەم وتووە ئەوانەی تۆزێ دژبەدینن پێیان ناخۆشە ئێمە ئەم قسەیە بکەین کە من بۆتانەکەم بۆچی شاڵاوەکانی ئەنفالیان ناونا ئەنفال پێیان ناخۆشە چونکە ئەوانەی دژە دینن لە کوردستانە ئەیانەوێ بە بەردێ دوو چۆلەکە بکوژن یەکەم چۆلەکە ئەوەیە بەن لە خوای خەڵک لە دینی خەڵک لە قورآانی خەڵکی ئەم کوردستانە دووهەم چۆلەکە فرمێسکی تیمساحییە بۆ کەسوکاری ئەنفالکراوەکان، با بڵێین فرمێسکی ڕاستەقینەیە بۆ کەسوکاری ئەنفالکراوەکان. بەس ئێمە ئەبێ سەلیقەمان هەبێ بۆچی ڕژێمی بەعس بۆچی عەلی کیمیایی و سەدام حسێن و مێشیل عەفلەق و ئەمانە مەتار ناو ئەنێن مەتاری سەدامی دەولی خەستەخانەی سەدامی دەولی. ڕادیۆ ناوەنێن قیثارە. بۆچی ئەم شاڵاوە ناو نانێن بە ناوی مێشیل عەفلەق و بە ناوی فلان و فلانەوە ئەیبەن بۆ ئاەتێکی قورآن ئایا لە سەردەمی سەحابە ژن و مناڵ ئەنفال کرا لە سەردەمی سەحابەدا یەکەم جەنگ ڕوویدا لە بەینی کوفر و ئیمانا سەحابە لە مەکە دەرکراون ماڵیان مڵکیان دایک و باوک و کەسوکاریان لە مەکەیە دەریان کردوون ڕاویان ناون بۆ مەدینە شەڕی یەکەم لە بەینی سوپای ئیسلام بە سەرکردایەتی محەمەد ئەلمستەفا لەگەڵ سوپای کوفر بە سەرکردایەتی ئەبوو سوفیان و ئەبوو لەهەب و ئومەیە و وەلید و ئەمانە ڕوئەدا ئەنفالی مرۆڤی تیا نەکراوە دوو جەماعەت شەڕیان بوو یەکێکیان سەرکەوت یەکێکیان دۆڕاندی ئەوەی دۆڕاندی ڕایکرد، ئەو شتانەی بەجێمان لە ساحەی جەنگە، شمشێرە، حوشترە، خواردنە، ئاوە، کەلوپەلە. ئەنفال بەوە ئەوترێ بەڕێزان. ئەنفال یەعنی جەمعی نەفلە، نەفل یەعنی غەنیمەت. ئینسان ئەگەر گیرابێ لە شەڕا پێڵێن ئەسیر، پێی ناوترێ ئەنفال. پێوترێ ئەسیر، حەفتا کەس لە قورەیشییەکان بە دیل گیرا، یەک دانەیان نەکوژرا، هەندێکیان بە منەت، منەتیان بەسەرا کردن ئازادیان کردن، هەندێکیان دیل بە دیلیان پێ کردن، هەندێکیشیان بە پارە ئازادیان کردن، یەک دیل لە حەفتا دیلەکەی بەدر بە دەستی محەمەد و سوپاکەی نەکوژرا. هەندێکیان پارەیان پێ نەبوو وتی وەرە خوێنەواری وێ وتی بەڵێ وتی دە مناڵی مەدینە فێری خوێنەواری بکە بەرتە دەین لە باتیا ئاخر زۆرە کافرێک تۆی دەرکردووە لە ماڵ براکەتی کوشتووە لەو ساحا شەڕی لەگەڵا کردووی ئیسا بێری مناڵەکەتی بیتە دەست فێری یەک و دوو خوێندن و نووسینی بکاو ئازادی کەی ئافرەتی تیا نییە مناڵی تیا نییە پیرەژنی تیا نییە نەچون لە مەکە شت بێنن لە ساحەی جەنگا لە بەدرا لەوێ بەجێما با بێدینەکان نەتان خەڵەتێنن با چەواشەتان نەکەن ئەهلی مزگەوت بۆیەن ئەم ئەنفالە ئەنفالچیەکانی یەکەم فێری بەعسیان کرد وانە ئێمە ئەگەر شمول بکەین کورد ئەگەر شمول بکا ئەچینەوە سەر ئەسحابەکان و محەممەد دەرکراون ماڵیان داگیر کراوە ستەمیان لێکراوە ئێمە ناچینەوە سەر ئەبوو لە هەبوو ئەبوو جەهل لە ئەنفالی قورآە کەلوپەل دەستکەوت دەستکەوت تەوزیع کراوە لە ئەنفالی بەعسا سەد و هەشتا و دوو هەزار ئینسان ڕاپێچ کراوە بە بەڵێنی درۆ بە عەفواتی درۆ بە فڕوفێڵ بە ئابلۆقا دوایی بردنیان بۆ کوێ لە ئۆردوگاکانی ئێران ئەیان و عەفواتە بێنەوە هاتنەوە تەوێڵە وەڵا عەفا تەواو بوو ڕاپێچیان ئەکردن و ئێستەش شوێنیان نییە لا يرقبون في مؤمن إلا ولا ذمة ئەمانە عهد و پەیمانیان نییە ئەمانە بە کوفر گۆش کراون بەستەم گۆش کراون بۆیە زۆر حەیفە میلەتی کورد خاوەنی چوار هەزار گوند چوار هەزار مزگەوت خاوەنی هەزاران حجرە خاوەنی هەزاران عالم مزگەوت و حجرەکانی قورآانەکانی سوتاوە بیت غەدر لە قورئانەکەی بکەی ئەوە دەستێکی پیس بوو شاڵاوەکەی ناو نە ئەنفال لەبەرەوەی کورد بەدبین بێ لە ئیسلام بەڵام نا یوریدونە لیتفئو نور الله ئەیانەوێ نوری خوا بکوژێنەوە یە بەله خوا قبولی ناکە ئللا ئەن یوتیمە نورەه ئێمە لێمان قۆما و ڕامان کرد هەشتا و حەوت هەفتا و چوار هەشتا و هەشت نەوە دوو یەک چوین بۆ ئێران لە ژێر خێمە دوای سێ سعات لە هەڵدانی خێمەکە مشوری ئەوەمانە کرد شوێنە بدۆزینەوە نوێژی تیا بکەین بەم گوێچکاناچ و زەلامی دەوروبەری ئۆردوگاکان ئەی بن و ئاڕام نەگبەتانە ماڵیان وێران بوو گەلێرایشە هەر نوێژ دەکەن کورد ئەگەر خەمخۆر و دەمڕاستی سەرڕاستی هەبێ بە ئاواتی خۆیەگا چونکە مەزڵومە ئێمە هیچ کەسێ زوڵمی لێ نەکردوین بەو ئەندازە گەورەی خۆمان زوڵمان لە خۆمان کردووە خۆمان فێڵمان لە خۆمان کردووە خۆمان دزیمان لە خۆمان کردووە زوڵمی بەعس تەواو بوو زوڵمی حکوومەتە یەک لە دوایەکەکانی عێراق تەواو بوون زوڵمی شا تەواو بوو زڵمی هەموو ئەمانەی ئەم سەردەمەش تەواوە بن هەر ڕۆژی یەکێکیان یە بەلا بەڵام موسیبەت ئەوەیە ساحێب ماڵ بێ بە دز موسیبەت ئەوەیە ساحێب حەق بێ بە محامی داگیرکەر ئەوە موسیبەتە لەوە زیاتر کاتان ناگرم لەم دەقیقا داواکەم لە رب العالمین لە هەموو شەهیدانی کوردستان خۆش بێ سەد و هەشتا و دوو هەزار لەگەڵ پێنج هەزار لەگەڵ هەشت هەزار لەگەڵ دەیان و هەزارانی تر کە ئێمە ناویان نازانین کە بە ناحەق کوژراون خوایە لیان خۆشبی و بە شەهید قبوڵیان بکەی خوایە ئەگەر دانەیەکمان ماوە لەوانەی سەروون کراون لە ئەنفالەکاندا بیگێڕیتەوە ناو کەس و کاری خۆی خوایە ئەگەر بریندارێکمان هەیە لە کیمیابارانە خوایە شیفای